دەنوی خدا دوستان بخێر بێن ئەوڕۆ دانیشتنی پێنجەمە لە زنجیرە دانیشتنەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە دانیشتنی پێشویان هەتا فەلسفەی ڕاقیەکان هاتنە پێشی بڕیار وا بوو لەو جلسەیدا بەحسی فەلسفەی سۆرەکانی ناوڕاست قڕونی وستا بەر لەوەی بەحسی فەلسەفەی سەدەکانی ناوەڕاست بکەین پێویستە جارێکی کە ئەو دەورانی کە لە مێژووی فەلسەفەدا هەن و بەحسە فەلسەفیەکانی کشفەکانیان لێ هەڵاواردووە دەور بکەین عادەتەن کتێبەکانی فێرکاری فەلسەفەی ڕۆژاوا بە فیلسوفانی پێش سوقراتەوە دەست پێ فەیلەسوفانی پێش سوقرات لە حەوت سەد پێش زاینەوە دەست پێ دەکەن و هەتا چوار سەد پێش زاینەوە حەولە فەلسەفیەکانیان درێژەی پاش ئەوانە دەگەین بە دەورەی ئاتێنی دەورەی ئاتێنی دەورەی دەوڵەت شارەکانی یۆنان سێ فیلسوفی زۆر بەرچاوی تێدا هەڵکەوتووە ئەو دەورەیە فیلسوفەکان بریتین لە سوقرات و ئەفلاتون و ئەرستو دوای دەورەی ئاتێنی دەورەی هێلینیستی دەست پێ دەکات ئەمە ڕاستی ئەومان کە دەورەی هێلینیستی هاوکات لەگەڵ دامەزرانی ئیمپراتوری ئەسکەندەری مەغدونی دەست پێ دەکات دەورەی بەر لە دەورەی هێلینیستی دەورەی دەوڵەت شارەکانە هەر شارەی بەخۆی دەوڵەتێکی سەربەخۆی هەبوو ئەو دەوڵەتانە پێکەوە جاری وایە پەیوەندی باشیان هەبوو جاری واشە پێکەڵ دەپڕژان و شەڕی زۆر خوێناویان دەکرد ئەما دەورەی هێلێنیستی دەورەی ئیمپراتۆری یونانی دەورەیەک بووکە و یەکەمجار فەرهەنگێکی واحد بەسەر ناوچە جۆراوجۆرەکانی جیهاندا زاڵ ئەو فەرهەنگە بریتی بوو لە فەرهەنگی یۆنانی دوای دەورەی هێلینیستی دەورەی هێلینیستیش تقریبا سێ سەدە دەخایێت لە سەدەی چواری پێش زاینەوە هەتا سەدەیەک پێش زین لە سەدەیەک بەر لە زاینەوە دەورەی ڕۆمی دەست پێ دەکات ئیمپراتوری ڕۆم دادەمەندرێت ئیمپراتوری ڕۆمیش نزیکەی چوار سەدە و شتێک زیاتر لە چوار سەدە دەخایێن دوای سێگڕوخانی ئیمپراتوری ڕۆم سەدەکانی ناوەڕاست دەست سەدەکانی ناوەڕاست بۆ ماوەی دە سەدە یا یازدە سەدە دەخایەن یعنی لە چوار و پێنجی زینەوە دەست پێ دەکەن هەتا تقریبا پازدە و شازدەی زینەوە دەخایەن لە دەورەی دوای هێلینستی ڕووداوشی زۆر گرنگ ڕوو دەدا ئەویش سەرهەڵدانی دینی مەسیحیە ئایینی مەسیح کە لە هەناوی ئایینی یەهودیەوە سەری هەڵدا و ماوەیەشی زۆر ئایینێکی بەربڵاو نەبوو زۆر شوێنی دنیای نەگرتەوە ئەو کەسانی کە دەبوون بە شوێن کەوتەی ئاینی مەسیحی لە زۆر جیاندا شاری زۆریان لەسەر مەزبور دەکران کە لە دینەکەیان پاشگەز ببن یاڕبنەوە بە یهودیە ئەو دینانی دیکە کە ئەو دەمی سپڕمێنیان هەبوو هەتا لە سەدەی چواری زایینیدا لە ساڵی سێ سەد و سێزدەدا ڕووداوێکی زۆر گرنگ لە مێژووی مەسیحیەتدا ڕوویدا ئەو ڕووداوە بریتی بوو لە بە مەسیحی بوونی یەکێک لە ئیمپراتورەکانی ڕۆم بە نێوی کۆنستانتین کۆنستانتین کە بوو بە مەسیحی هەموو قەڵمڕەوی ژێر فەرمانڕەوایەتی کۆنستانتین بوون بە مەسیحی بە حکمی ئەوەی کە الناس على دین ملوکی خەڵک هەموو لەسەر دینی پادشایەکانیان لە دوای ئەو دەورەی ڕمێن و ڕەوازی ئاینی مەسیح دەستی پێک سروشتی بوو ئەو فیلسوفانی کە لەو دەورەی سەریان هەڵدا یەکێک لە کەڵکەڵەزیەکانیان بریتی بوو لە هەڵسەنگاندنی چۆنیەتی پەیوەندی نێوان قوتابخانە جۆرا و جۆرە فەلسفیەکان و ئایینی مەسیح دیارە لە ئەنجامی ئەو بەراوردکاریەدا زۆر بۆچوونی جیاواز هاتنەگۆڕێت هەندێک بیان وا بوو کە دین و فەلسفە پێکەوە کۆ دەبنەوە هەندێک بیان وا بوو کۆ نابنەوە هەندێک بیان وا بوو ئەگەر کۆ دەبنەوە بە هەندێک مەرجی تایبەت کۆ دەبنەوە ئەما ئەو بەحسانە چۆنێتی پەیوەندی نێوان ئیمان و ئاوەز یا چۆنێتی پەیوەندی نێوان فەلسەفە و ئاین بەحسی شێکجار زۆر جدی بکە لەو سەردەمانە ڕادەستی پێ کرد و هەتا چەندین سەدە دواتر خایاندی و تەنانەت هاتە نێو فەلسەفەی ئیسلامیشەوە من لەو دانیشتنەیدا هەندێک جار ئاور لە فەلسەفەی ئیسلامیش دەدەین لەبەرەوەی کە سەردەمی راژوبوونی فەلسەفەی ئیسلامی هاوکات بوو دەگەڵ سەدەکانی نێوەڕاستی فەلسەفەی ڕۆژاوای لە زۆر شوێناندا ئەو دوانە کاریان لێک دەکرد ئەم فەلسفەی ئیسلامی شوێنی زۆر خەستی لە فەلسفەی یۆنانی وەرگرتو هەم بە پێچەوانە دواتر فەلسفەی ڕۆژئاوایی شوێنی لە فەلسفەی ئیسلامی وەرگرت لە ڕێگای ئەو وەرجێڕانانە لە زمانی عربیەوە دەکرانە سەر زمانی لاتین یەکەم فیلسوف کە ئەوڕۆ بەحسی دەکەین فلۆتینە هەڵبەت ئەو تێبینیێش عرض بکەم کە فلۆتین و تەنانەت ئاگۆستینیش لەوانەیە نەکەونە نێو دەورەی فەلسفەی سەدەکانی نێوەڕاست وەکو فەلسفەی سەدەکانی نێوەڕاست تەنانەت دوای ئاگۆستینی دەستێت ئەما چونکە هەم فلۆتین هەم ئاگۆستین شوێندانانێکی زۆر خستیان داناوە لە سەربۆچونەکانی فیلسوفانی دوای خۆیان لە سەدەکانی نێوڕاست بەڕاستی ئەو دوو فیلسوفەش دەکەین دوو فیلسوفی زۆر گرنگی دیکە ئەوان ڕێک دەکەونە سەدەکانی ناوڕاست بریتین لە ئانسێلمی پیرۆز و توماس ئاکوینی یا توماس ئاکویناس ئەوڕۆ ئەمە بە گشتی لەسەر فەلسفەی ئەو زارتیسوخی قسان دەکەین ئەگەریش کاتەکە مەودای پێداین دەرفەتی ئەومان هێنا ئاوڕێکیش لە فەلسفەی ئیسلامی دەدەینەوە هەڵبەت ئەوەندەی کە شوێنی لەسەر فەلسفەی ڕەدەکانی نێوڕاستی ڕۆژئاوا داناوە یعنی بە شێوەیەکی پراوێزی بەحسی فەلسفە ئیسلامی دەکەین ئەوڕۆ بابەتی بەحسی ما فەلسفە ئیسلامی نیە فقط ئەوەندە بەحثی فەلسەفە ئیسلامی دەکەین ئەوی لەگەر کات نودابدا کە تەسیری لەسەر فەلسەفەی ڕۆژئاوایی و فەلسەفەی مەسیحی دەنا لۆتین لەو زنجیرە فیلسوفانی کە تا ئێستا بەحسمان کردن یەکەم فیلسوفەکە ڕێکەوتی لەدایکبوونی دەکەوێتە دوای زانینی مەسیح لوتین لە دوو سەد و چواری پاش زایین یا دوو سەد و پێنجی پاش زایین لەدایک بووە و نزیکەی دوو سەد و حەفتای زایینی کۆچی دوایی کرد خەڵکی میسر بووە لە میسر لەدایک بووە بەڵام دواتر سەفەری وڵاتانی دیکەی کردو و سەفەری ڕۆمیشی کردو هەل لە ڕۆم بناغی قوتابخانەکەی خۆی داناوە فەلسەفەی فلۆتین لە ئەدەبی فەلسەفیدا بە نوێ ئەفلاتون خوازی بەنێوباندا یان نوێ ئەفلاتونگەری چونکە فلۆتین فەلسەفەکەی بریتی بوو لە خوێندنەوەیەکی نوێی فەلسەفەی ئەفلاتون بڕبڕەی پشتی فەلسەفەی فلۆتینی بریتە لە فەلسەفەی ئەفلاتون ئەما خوێندنەوەیشی تازە بوو لە زۆر جیان دا لۆتی هەر وەفادار بوو بە فەلسەفەی ئەفلاتونی ئەما لە هەندێک جیانیشدا هەندێک گۆڕانکاری لە فەلسەفەی ئەفلاتونیدا وەدیهێنی فەلسەفەی فلۆتینی لەسەر سێ جەوهەر یا سێ ئۆقنومان ساغ دەبێتەوە لۆتین دەڵێت سێ جەوهەر لە جیهاندا بوونیان ئەو جەوهرانە بەڕیز بریتین لە تاک یا ئەحەد یا واحد و دوای وی ئاوەز یا عەقڵ و دوای ویش نەفس جیهان بە گشتی لەو سێ جەوهەرە پێکات لە ڕوانگەی پلۆتینەوە جەوهەرێک بەدەر لەو سێ جەوهەرە بوونی نییە هەڵبەت مادەش بوونی هەیە ئەما لە ڕوانگەی پلۆتینەوە مادە جەوهەر نییە دوای دەڵێن مادە لە جیهانناسی پلۆتینیدا چ جێگایەکی پێ دەڕۆین بۆی پەیوەندی نێوان ئەو سێ جەوهەرانە باش بزانین پێویستە باسی چەند زاراوەی دیکە بکەین یەکێک لەو زاراوانە بریتە لە ڕێگای هەوراز یەکەشی دیکە بریتە لە ڕێگای نشێو ئەو زاراوانە لە کتێبی کۆماری ئەفلاتونیدا هەر بەو شێوەیە هاتن ئێستا بەسەوە دەکەین کەمانایان چیە یاگەر بە شێوەیەشی دیکە بڵین جوڵە و ئاراستەی بەرەژوور یا سعودی و جوڵە یا حرەکەتی بەرەژێریا نزولی ئەفلاتون لە کۆماردا بەسی ئەوەی کرد فیزەی مرۆڤ بە دوو شێوە دەتوانێت جوڵە بکات یا جوڵەیەکی بەرەژووری هەیە یعنی لە شتە بەرهەستەکانەوە دەست پێ دەکات لە شتە مادیەکانەوە دەست پێ دەکات و کەم کەم هەڵدەکشێت دەگات بە هەندێک مەوجودی دیکە کە ئەو مەوجودانە بەرهەست نین ئەوە جوڵەیەکی بەرەژوورە سعودیە زەینی مرۆڤ ڕێگایشی هەوراز دەپێوێ هەتاکو لە شتە بەرهەستەکانەوە دەگات بە شتەکانی سەرتر لە جیهانی بەرەوە دەگات بە جیهانی سەرت بەڵام جوڵەیەشی دیکە جوڵەی بەرەژێر یا حرەکەتی نزولیە یا ڕۆیشتن بە ڕێگای نشێودایە وەختێک زەینی ئینسان گەیشت بە گەورەترین و کامترین بوونەکان کە بریتێ لە تاک یارە تاکیش لە فەلسەفی فلوتینیدا هاومانایە دەگەڵ خوددا لە سیستما تئۆلۆژیکەکان لە نەفسەوە دەگەین بە ئاوەز یا عقل لە ئاوەزەوە دەگەین بە تاک یا واحد و بەرەبەر شتەکانمان بۆ ڕوون دەبێتەوە تا لە ئاستی مادەداین شتەکان زۆر بەباشی بۆ ئێمە ڕوون نین بەڵام کە دەگەین لە ئاستی نەفس شتەکان پلەیەک بۆ ئێمە ڕوونتر دەبێت کە دەگەینە ئاستی ئاوەز شتەکان هێندەی دیکە بۆ ئێمە ڕوون دەبێت ئەگەر بتوانین بگەینە ئاستی تاک نهێنیەکانی جیهان بۆ ئێمە ئاشکرا بوون بەپێچەوانە ئەگەر لە حرەکەتێکی بەرەژێردا زەینی مرۆڤ وە جوڵە بکەوێ ڕیزەکە گۆڕانی بەسەرداێت تەرتیبەکە دەگۆڕێت پێشدا تەرتیبەکە لە نەفسەوە بۆ ئاوەز بوو لە ئاوەزەوە بۆ تاک بوو ئێمە دەتوانین تێبینی ئەو خاڵە بکەین کە ئاوەز لە تاکەوە دەڕژێ لەی سادر دەبێت ئاوەز لە تاک سادر دەبێت نەفسیش لە ئاوەز سادر دەبێت پەیوەندی نێوان ئەوانە پەیوەندی لێڕژانە ی مەوجودێک وەختێک دەگاتە ئەو پڕی تەواوبوون و کاملبوون و تەواو کۆبوونی خۆی لەبەری دەڕوا لێی دەڕژێ بەبێ ئەوەی کە لە خۆی کەم بێتەوە ئەو لە بەڕۆیشت و لێڕژانە لە زاراوەی فەرسەفیدا پێی دەڵێن سودور یا فەیس لەچین دەڵێ خولقان ئاوا ڕوو دەدا خولقان بریتیە لە تەجەلی فەیزی تاک بۆ ئاستەکانی خواروتر لێرەدا فلۆتین ڕێسایشی فەلسەفی لە بەرچاو بووکەوە ڕێسا فەلسەفی دوای فلۆتین تەنانەت لە فەلسەفی ئیسلامیشدا سەرنجێکی زۆری کرد ئەو ڕێسایە بریتە لە ڕێسای ئەلواحید قاعدی ئەلواحید قاعدی ئەلواحید بە دوو شێوە بەیان دەکرێت شێوەیەک ئەوەیە بڵین ئەلواحید و لا يصدر عنه إلا الواحد ئاگر دەسووتێن هۆکرد یا معلولی سووتاندن دەگەڕێتەوە سەرچ هۆیەک سەرهۆی ئاگر ئاویش تینوێتی لا دەبات لاسوونی تینوێتی وەکو هۆکرد پەیوەندی بە ئاوە خواردنەوەی ئاوە سووتانیش پەیوەندی بە ئاگرەوە ناکرێت جێ ئەوانە بگۆزرێت ناکرێت بڵێن ئێمە وەختێک ئاگر دەخۆینەوە تینوێتیمان نادەچێت وەختێک ئاوێکی فێنک بە خۆمان دادەکەین جەستەمان ئاوری تێبەردەێت ئەوە بە پێچەوانی چیە بە پێچەوانی ئایدەی ئەلوان بلەتی پێوا بوو لە ڕژانی ئاوەز لە تاکەوە لە ڕژانی نەفس لە ئاوەزەوە ئەو قاعدەیە ڕەچا دەکرێت یعنی چونکە تاک تاکە وەکو هۆ ناکرێت معلولی زۆر و زەوەندی دەکرێت معلولی کەسی لێ تاقە یەک معلولی لێ دەکەوێت ئەویش چییە ئەویش ئاوەز ئاوەزی شەرتاکە کەواتە نفسی لێ دەکەوێت نفسی شەر واحدە نفسی شەر متەکەسر و زۆر و زەوەند نییە لێرەدا گەرمان هەیە بەراوردشی نێوان فەلسفەی فلوتین و فەلسفەی ئەفلاتونی بکەین دەبێ بڵێن تەقریبەن لەسەر قەیدی تەقریبەن پێدا دەگرن تەقریبەن ئاوەز هاوتای جیهانی فۆرمەکانی ئەفلاتون بۆ دەڵم تەقریبەن چونکە لە ڕیزبندیەکەیدا دەکەوێتە جێگایەک کە جێگای فۆرمەکانی جیهانی فۆرمەکانی ئەفلاتون بەڵام بۆچی ڕێک هاوسەنگی جیهانی فۆرمەکانی ئەفلاتونیە دوستان دەتوانن بخوایان مەزەندەیەوە لەبەرەوەی کە جیهانی فۆرمەکانی ئەفلاتون پرەسەش زۆر هەر شتەی فۆرمی شێ یا ئایدیای شێ لە زیانی فۆرمەکاندا دار فۆرمی شێ مرۆ فۆرمی شێ جوانی فۆرمی شێ عداڵەت فۆرمی شێ کەواتە فۆرمەکان زۆر ئەمە جیهانی ئاوەزی فلۆتیلی فقط واحدە متەکەسر نییە لێکچوون و لێک نشونەکەیان دێرەدایە نفسی شەرتان لە ڕوانگەی فرۆتین لە سەرەتادا ئێمە لەوانەیە پێمان وابێ نفس زۆر و زەوەندە بۆ بۆ نمونە دەڵی نفسی سوقات هەیە نفسی ئەرستو هەیە نفسی ئەفلاتون هەیە نفسی من هەیە نفسی تۆ هەیە فرۆتین دەڵێ ئێمە لەبەر بوونی جەستە زۆرەکانەوە لەبەر بوونی مادەکانەوە و لێک بەستنەوەی نفس و مادەوە پێمان وایەکە نفس متەکەسیرە ئەنا متەکەسێت نییە بۆچی ئەو ئەمە وەختێک نەفسی سوقرات بەدی دەکەین نەفسەکەی لە چیدا بەدی دەکەین لە زەستەی سوقراتیدا نفسی ئەرستوش لە جەستەی ئەرستودا بەدی دەکرد و هەروە نفسی ئەفلاتونیش لە جەستەی ئەفلاتونیدا بەدی دەکرد چونکە جەستەکانیان جۆرا و جۆرە پێمان وا دەبێت نفسەکانیشیان جۆرا و جۆرە بەڵام پلۆتین دەڵەوان دەڵە نفسی شەر واحد نەفس لە ڕوانگەی پلۆتینەوە سەرچاوی ژیانی هەر بوونەوەرێکی زیندوو لەبارەی مادەدا پلۆتین پێی وابوو شتە مادیەکان فۆرمیان نییە یا سوورەتیان نییە هەر مادەن و تەواو ئەو بۆ چونەش بە پێچوانەی بۆ چوونی ئەفلاتونە دۆستانە گەلێبیریان بێ ئەمە لە دانیشتنی تایبەت بە ئەفلاتونی باسەوەمان کرد ئەفلاتون پێی وایە هەر شتێکی مادی لەسەر ئەو دنیایەی فۆرمێکی هەیە کە ڕاست ئەو فۆرمەی لە خۆی جودایە و لە چۆدا هەیە فۆرمەکەی لە جیهانی فۆرمەکاندایە ئەماش لە مادیەکان فۆرمیان هەیە بەڵام فلۆتین پێی وا بشتە مادیەکان فۆرمیان نییە و هەروەها بۆچوونێکی دیکە ئەوەیە کە فلۆتین دەڵێن مادە لە سنووری نێوان بوون و نەبوونە یعنی لە بوون بەشێکی زۆر کەمی پێبڕاوە مادە کەمترین بەشی لە بوون پێبڕاوە پلۆتینیش پێی وەکو ئەفلاتون پێی وابوو کە ناکرێت لەم جیهانە مادیەدا بە حەقیقت بگەین ئەگەر دەمان هەوێت بە حەقیقت بگەین دەبێ حڕەکەتێکی بەرەژوور بگەین بە ئاستەکانی سەرەوەی جیهان بەڵام لێرەدا دووبارە جوداوازیک لە نێوان ئەفلاتون و پلۆتین هەیە کە ئەو جوداوازی یەکجار زۆر گرنگە جوداوازیەکە لە سیدایە ئەفلاتون پێی وابوو بۆ گەیشتن بە ئاستەکانی سەرەوەی جیهان ئێمە دەبێت حەولێکی عەقڵانی بێت بەهۆی ئەقلەوە بەهۆی ژیریەوە دەتوانین ئاستەکانی سەرەوەی جیهان بناسین ئەمە لە ڕوانگەی فلۆتینەوە بەهۆی ئەقلەوە ئەمە ناتوانین ئاستەکانی سەروی جیهان بناسین ئێمە ئەگەر دەمان هەوێت بگەینە ئاستی تاک یا ئاستی ئەحد یا واحد دەبێت کارێک بکەین کە لەگەڵ ئەحد تێکەڵ بین ئەوینی تاک دەبێ بمانگەێنێتە حاڵەتێکی خەلسەیی و جەزم ئامێز و حاڵەتە خەلسەیە وامان لێ بکات تێکەڵ بین دەگەم بوونی تاک دۆستان ئەگەر ئەو دوو ڕوانینە پێکەوە مقایسە بکەن دەبینن ڕوانینەکەی ئەفلاتون زیاتر لەسەر عقلانیت پێدا دەگرێت ئەما ڕوانینەکەی فلۆتین زیاتر لەسەر چی پێدا دەگرێت لەسەر خۆشەویستی و لەسەر ئاراستەیەکی عیرفانی بۆیە هەر دواتریش بۆ نمونە لە جیهانی ئیسلامدا کە ئێمە دوو قوتابخانەی زۆر گرنگی مەشایی و ئیشراقیمان هەبوو مەشاییەکان بەلای ئەرستوی داشکانەوە حرەکەتیشی عقلانیان کرد تەنانەت دۆستان دەزان ئەرستو لە ئەفلاتونیش زیاتر بەلای عقلانیتدا دەشکاوە ئەمە ئیشراقیەکان زیاتر پێی وابوو ئەمە بە حرەکەتی ئەقلانی ناتوانین بگەین بە خودا یا بەتار بەڵگەی فلۆتینی ئەو دەیکوت ئێمە کاتێک دەڵێن بوون من ئەوە قەڵەمە ئەمە خودی ئەو ڕستەیە و ئەو سەنچی قەڵەم بەهۆی جیاوازیەکانەوە تشخیز دەبێت وەختێک دڵێن ئەوە قەڵەمە یعنی ئەوە کتێب نییە ئەوە موبایل نییە لەڕێی جیاوازی دانانەوە ئێمە شتەکان تشخیز دەبێت بەڵام لە هەرێمی تاکدا هیچ جیاوازی بوونی نیە تاک بوونێکی یەکدەست پێک پارچێ چونکە جیاوازی بوونی نیە لەوێدا زمان و ئەندیشە لە کار دەکەوێت کە زمان و ئەندیشە لە کارکەوت لی حرەکەتی عقلانی هیچ ڕمێنی نانێ بڕ ناکە ئەوەی بڕ دەکا لەوێ خۆشەویستیە تێکەڵبوونی عارفانە لەگەڵ بوونی تاک دۆستان دوتان شوێن پێی بوچون عرفانیەکان لەو بۆچونانەی پلۆتینیدا ببین تەنانەت دواتریش کە فەلسفەی مەشا لە جیهانی ئیسلامدا پەیدا بوو و مەشاییەکان کەسانی وەکو فارابی و کندی و ابنی سینا و ئەوانە پێیانەوە بوو شوێنکەوتەی ئەرستون لە زۆر جیاندا بەڕاستی شوێنکەوتەی ئەرستون نەبوو بەڵکو شوێنکەوتەی قوتابخانەی نوێ ئەفلاتونی بوو شوێنکەوتەی فلۆتین لە جیهانی هاوچەرخدا ڕووناکبیرێکی بە نێوبانگی عەرەب بە نێوی دکتۆر محەممەد عابد الجابری چەندین کتێبی زۆر باشی نووسیوە ئەو دواییانە کتێبەکانی بە فارسیش ترجمە بوونەتەوە عابد الجابری بەحسی ئەو دەکات دەڵێ قوتابخانەی ڕۆژهەڵاتی منزوی لە قوتابخانەی ڕۆژهەڵاتی قوتابخانەی کەسانێکی وەکو ابن سینا و فارابی و ئەوانەیە ئەمە قوتابخانەی ڕۆژهەڵاتی جیهانی ئیسلام ئەگەرچی بانگەشەی ئەوەی دەکرد کە ئەوانە شوێنکەوتەی ئەرستون بەڵام بەڕاستی شوێنکەوتەی ئەرستون نەبوون ئەوانە کاریگەرێتی زۆر خەستی پلۆتینیان لەسەر ئەو کەسێک کە بەڕاستی لە جیهانی ئیسلامدا شوێنکەوتەی ئەرستوی بوو بریتی بوو لە ابن رشد ئەمە دەبینین دواتر کە ابن رشد کتێبێک بنووسێ بنێوی تاقت و تاقت و جوابی ئیمام محەممەدی غەزالی دەداتەوە ئیمام حەمدی غەزالی وەختی خۆی کتێبێکی نووسی بە نێوی تەهافت الفلاسفە لەو کتێبەی هەڵی بکا سەر فیلسوفانی مەشاری و بە تایبەتی هەڵی بکا سەر ابن سینای حەفدا نەقدی لێکرد ببوون بیست نەقدی لێکردن لەو بیست ڕەخنەکاریە حەفدە ڕەخنەکاریان دەبێتە هۆی ئەوەی کە بڵێن فیلسوفانی مەشایی بەلاڕێدا چوون ئەمە کافر نەبوون هێشتا سێ ڕەخنەکاریش دەبێتە هۆی ئەوەی کە بڵێین فیلسوفانی مەشایی کافر بوون دواتر ابن ڕۆژ جوابی داوە کتێبێکی نووسی بە نێوی تەهافوت و تەهافوت کتێبەکەی غەزالی نێوی تەهافوت و فەلاسەفە بوو کتێبەکەی ابن ڕۆژی نێوەکەی بریتی بوو لە تەهافوت و تەهافوت سێ ئەوەیە کە وەختێک ابن ڕۆژ جوابی غەزالی داوە نەکرد غەزالی کوتا بەڵکو ابن سیناشی لەگەڵ کوتا چی هۆی ئەوەی کە غەزالی توانیوێتی ڕەخنەکاری ئبنی سینا بکە ئەوەیە کە ئبنی سینا فیلسوفەشی مەشایی تێبی تەواو نەبوو لە زۆر زیاندا ئبنی سیناش شوێنکەوتەی ئەرستو نەبووە بۆیە بەڵگەکانی ئبنی سیناش کەلێنیان هەبووە و غەزالی توانیوێتی زەفەری پێبکە و ڕەخنەکاری بکە کەواتە تاقد تاقتی ئبنی ڕوشت ئەوەندەی کە هەڵبزانە سەر ئیمامی غەزالی بۆ ئەوەندەش وەکوتانە سەر ئیبن سینای کەواتە ئەگەر بگەڕێنەوە سەر جیهانناسی ئەفلاتونی دۆستان لە بیریانە ئەمە بەحسی ئەومان کرد لە جیهانناسی ئەفلاتونیدا چوار نهۆم یا چوار قات هەیە نهۆمەک بریتە لە واقعی غایی نهۆمی دوایی بریتە لە چەمکەکان نهۆمی دوایی بریتە لە شتە مادیەکان لە ئاخرین قاتیشدا چ شتێک جێگیر دەبێت وێنەکان دوو نهۆمی سەرەوە لە ڕوانگەی ئەفلاتونەوە جیهانی بەرهزر بوون یا جیهانی معقول بوون دوو نهۆمی خوارەوە جیهانی بەرهەست ئێمە ئەگەر بمان هەوێ لە ڕوانگەی فلۆتینەوە چاو لەو چوار قاتە بکەین یعنی ئەگەر چوار قاتەکە وەک خۆی ڕابکەین نازی دۆستانم کرد ئەو چوار قاتەش لە فەلسەفی فلۆتیندا تەواو وەک خۆی نامێنێتەوە کەمێک گۆڕانکاری بەسەریدا دێت ئەما ئەگەر بمان هەوێ نهۆمەکان هەر ئاوا ڕابگرین دابەشکارییەکەی پلۆتین بە شێوەیەشی دیکەیە دەڵێ جیهانی وێنەکان و جیهانی شتە مادیەکان و جیهانی چەمکەکانی سێ قاتەکەی خوارەوە ئەوانە هەرێمی دەستڕۆیشتنی زمان و ئەندێشن ئەمە لەو هەرێمانەدا یعنی لە جیهانی چەمکەکاندا و لە جیهانی شتە مادیەکاندا و لە جیهانی وێنەکاندا دەتوانین کەڵک لە زمان و ئەندێشەوە بکەین دەتوانین بیر لە شتانە بکەینەوە و بە زمان قسەشیان لەسەر ئەمە هەرێمی واقعی دوایی لە ڕوانگەی فلوتینەوە هەرێمێکە کە زمان و ئەندیشە لەوێ بڕنا وەکو لەوێدا دەبێ بێدەنگ ئەمە دەنگدانەوەی ئەو بۆچونەی نزیکەی هەشدە سەدە دواتر هەزار و هەشسەد ساڵ دواتر لە بۆچونەکانی ویدگەنیشتانیدا دەبێنێت ویدگەنیشتانی شەر بەو جورەی یانی دابش کردبوو چەندین بەش یەکوت لە بەشێک لە جیهاندا زمان و ئەندێشە بڕ دەکات ئێمە لێدا دەتوانین قسە دەتوانین تێوری دابڕێژین لە بەشێکی جیهاندا نە زمان بڕ دەکانە ئەندێشە دەڵە ئەو هەرێمە هەرێمی نهێنیە هەرێمی ڕاز و ڕەنج لەمە لە بەرابەر ئەو جیهانەدا هەر دەتوانین بێدەنگ هەچی دیکەمان پێناکە هەر قسەیەک بکەین لە بەرابری ئەو جیهانەدا کە لەوێدا نە زمان بڕدەکات و نە ئەندێشە قسەکەی مە بێماناوە دەردەکرێت کەواتە لەو لەبارەی ئەو جیهانەدا دەبێت بێدەگی لەبارەی فەلسفەی پلۆتینەوە لەوانەیە نەتوانین زیاتر لەوە درێژدا بێتین هەر ئەوەندە دەڵێن هەندێک پێیان وایە ئەو سێ جەوهەرەی کە لۆتین داهێناوە جەوهری تاک و ئاوەز و نەفس لە ژێر کاریگەرێتی تەسلیسی مەسیحیدا دیارە لە مسیحیەتدا بەحسی باوک و کوڕ و ڕۆح القدس دەکەن سێ جەوهەری زۆر گرنگ لە فەلسفەی مەسیحیدا هەندە کەس پێ وایە کە ئەو تێوریەی فلۆتینی لە ژێر کاریگەرێتی ئەو بۆچونەی مەسیحی دەکەن دوای فلۆتینی فیلسوفێکی زۆر بەنیوبانجی دیکە کە ئەمە ئەو ڕقسەی لەسەر دەکەین ئاگۆستین ئەگوستینی پیروز یا ئەگوستینوس ئەگوستینوس لە ساڵی 354 زایینی لەدایک بووە ساڵی 430 کۆسی دوای کرد خەڵکی باکووری میسر بوو وڵاتی ئەلجەزایر ئەگوستینوس بابی بێدین بەڵام دایکی مەسیحەیەکی زۆر دڵگەرم بۆ خۆی لە دەورانی مێرمنداڵیدا مەسیحی بوو دوای لە بیر وەرگەڕا بەڵام زۆر دواتر دوای ئەوەی کە هەندێک بۆ چوون و قوتابخانی فەلسەفی و هەندێک دینی دیکەی بە تاقی کردەوە لەسەر ڕاوە گەڕاوە سەر مەسیحیت دوای هەڵگەڕانەوەی لە مەسیحیت ڕووی لە ئاینی مانی مانی پێغمبەرێکی ئێرانی بوو کە بڕوای بە جیهانێکی دوو جەمسەری یا دوو قوتبی بوو مانی پێی وا بوو کە دوو جەمسەری خێر و شەڕ یا دوو جەمسەری ڕووناکایی و تاریکایی بەسەر جیهاندا زاڵ ڕووداوەکانی جیهان یادەکانی جیهان بریتین لە تێک هەڵچوونی نێوان ئەو دوو هێزان لە بەشەرشدا ئەو دوو هێزانە هێزی کاریگەن لە بەشەردا لە مرۆڤدا ڕۆح نوێنەری جەمسەری ڕووناکاییە جەستەش لە ڕوانگەی مانیەوە نوێنەری جەمسەری تاریکایی لە ڕوانگەی مانیەوە بەشەر بە درێژایی ژیانی پێک هەڵچون و پێک هەڵپڕژانی ئەو دوو هێزە لە هەناوی خۆیدا بە تاقی دەکات جاری وای هێزی ڕووناکایی بەسەر هێزی تاریکاییدا زاڵ دەبێ و ئینسانەکە دەبێ بە ئینسانشی چاکەکان جاری واشە بە پێچەوانە هێزی تاریکایی بەسەر هێزی ڕوونەکاییدا زاڵ دەبێ بە مرۆڤەکە دەبێ بە مرۆڤێکی گەندەڵ و خراپەکە دواتر دوای حوتە ساڵان ئاگۆستینۆس بەو دینەش تینوەتی نشکە ڕووی لە ئاینی مانیش وەرجێڕە ڕوویدا قوتابخانە فەلسەفیەکان و ماوەیەشی لێکۆڵینەوەی لەسەر بۆچوونی شەکاکەکان دوایە قوڵبوونەوەیشی هەبوو لە بۆچوونی ئەفلاتون و فلۆتین دواتر کە لە تەمەنی سی و دو ساڵی یا سی و سێ ساڵیدا گەڕاوە بۆ ئاینی مەسیحیەت میراتێکی زۆر خەستی بۆ چوونی ئەفلاتونیشی دەگەڵ خۆی هێنا نێو مەسیحیەت و هەتا ئێستاش مۆرکێکی بەرچاوی ئەفلاتون باوەڕی یا پلۆتین باوەڕی لەسەر نێچاوانی دینی مەسیحیەت ئەوەندەی ئەمە ڕیشەکانی ئەفلاتونگەری یا ئەفلاتون باوەڕی یا فلوتن باوەڕی لە نێو دینی مەسیحیەتدا دەبینینەوە هەمووی دەگەڕێتەوە سەر کاریگەریتەکانی ئاگوستینوس ئەو جارێک کە بوو مەسیحی ئیدی هەرگیز گومانی لە بۆچوونەکەی خۆی و لە ئیمانەکەی خۆی نەکرد و هەتا مرد هەر لەسەر ئەو دینەی بوو و بوو بە کەسێکی پیرۆزی ئەو دین بەڵام بۆچی ئاگۆستینوس توانی ئاوێتەیەکی لە قەدەر منتقی لە نێوان بۆچوونی فەلسەفی نوێ ئەفلاتونی و دینی مەسیح ساز بکە کۆیەکەی دەگەڕێتەوە سەر ئەوەی کە دینی مەسیحی بۆ خۆی فەلسەفەیەشی تایبەتی نەبێت دینەکان دەتوانین بەسەر دوو دەستەدا دابش بکەین هەندێک لە دینەکان بۆ خۆیان فەلسەفەیەشی تۆکمیان کرد دینەکان لە بنەڕەتدا دینی فەلسەفی وەکو بودیسمی دینی بودایی دینێکی فەلسەفیە چونکە بە خۆی دینێکی فەلسەفیە ئێمە ناتوانین هەر فەلسەفەیەشی دیکە کە پێمان خۆشە لەسەر دینی بودایی بار بکەین یعنی بودیسم یا هەر دینێکی دیکە کە بۆ خۆی فەلسەفەیەکی بەرگڵاوی هەیە مقاومت دەکات لە بەرامبەر بارگایی بوونی بە فەلسەفەیەکی غەیریە بەڵام هەندێک دین هەن وەکو مەسیحیەت ئەوانە فەلسەفەیەکی بەرگڵاویان نییە بەڵکو جۆرێک بڕوان ئاینی مەسیحی بڕوایەکە کە لەسەر ڕواەتێکی مێژووی دامەزراوە ئەو بڕواە چی ئەو بڕواە ئەوەیە کە خدا بوونی هەیە و خدا ئەو جیهانەی خڵقاندو ڕواەتە مێژوویەکە چییە ڕواەتە مێژوویەکە ئەوەیە کە خدا دوای ئەوەی کە جیهانی خولقان لە کاتێکی تایبەتدا و لە شوێنێکی وەک فەلستین هاتە نێو جەستەی مرۆڤ و بۆ ماوەیەک لە نێو ئینسانەکاندا ژیا و نێوی خۆی دانا عیسا ئەو ڕواەتێکی مێژوویەکە مەسیحیت لەسەر ئەو ڕواەتە ساخ دەبێتەوە و لەسەر ئەو بڕواە ساخ دەبێت تقریبا چوار سەدە دوای مەسیحی شریعەتی مەسیحی شکلی کەواتە دەمەوێت بڵم مەسیحیت نە فەلسفەیەشی دیاری کراوی هەبوو نە شریعەتێکی دیاری کراوی بۆیە کەسانیشی وەکو ئاگۆستین بڕا بە سانایی بە هاسانی توانیان ئاوێتەیەک لە نێوان فەلسفەی نوێ ئەفلاتوی بڕوای مەسیحیدا ساز ئاگۆستینۆس یەکێک لەو فیلسوفانەیە کە بۆ یەکەمجار لە مێژووی فەلسەفەدا بە شێوەیەشی فەلسەفی ئاوڕی لە چەمکی کات یا زەمان داوەتەوە کات هەتا زمانی ئاگۆستینوسی مەقولە یا گوتەزایشی فەلسەفی نەبوو ئاگوستینوس بۆ خۆت سێشی زۆر بەنێوبانجەیە بەڵە هەتا و کاتێک بیرم لە زمان نەکردوێتەوە هەتا و کاتێک بیرم لە چێتی کات نەکردوێتەوە دەزانم زمان چیە ئەما هەر لەگەڵ تو ویستم بە شێوەیەشی فەلسەفی بیر لە چەمکی کات بکەمەوە نازان کات چیە ئەما بۆچی ئەگوستینوس ویستی لە چەمکی کات قوڵ بێتەوە ڕاستەکەی ئەوە بوو ئاگۆستینوس تووشی پرسێکی تئۆلۆژیک یا ئیلاهیاتی بوو پرسەکە ئەوە بوو ئێمەش لە ڕێگای شارەکانی خەیامەوە دەگەڵ ئەو جوورە ئەندێشەی ئاشنای هاوکات دەگەڵ ئاگۆستینۆسی هندێک لە شوێنکەوتانی مەسیحیت پێیان وا بوو کە ئێمە لە کردەوەکانی خۆماندا ئازاد نین ئەوکو زۆرێک جەبر لە گۆر دەکەن جەبرەکە لە سیەوە دێ لەوەوە دێ کە خدا ئاگای لە داهاتوو هەیە لە ڕۆژی بەرێ خدا ئاگای لە هەموو ڕووداوەکانی داهاتوو خودا ئاگای لە کردەوەی هەموو مرۆڤەکان هەیە کەواتە کردەوەی مرۆڤەکان لە زانستی خودادا جێگیرن سەسپاو ئەو کەسانە کە هاوکاتی ئاگوستینوسی بوو دەیان کوت وەختێک کردەوەی ئێمە لە زانستی خودادا هەیە کەواتە ئێمە ناتوانین کردەوەیش دژی ئەو کردەوەی کە لە زانستی خودادا سەسپاوە بکەین کەواتە ئێمە لە کردەوەی خۆماندا ئازاد نین هەروەکو پەیامی گەوت ئەو ڕۆژە خوددا سانی جیانی ڕانا دەیزانی بەکردەوە خدایە و زانا هەر خۆیەتی دایناوە هەڵە و سەرپێچی سووتانی جەهندەمی لەبەرچیدانە ئەو کەسانە کە هاوکات بوون دەگەڵ ئاگوستین سڕێک ئەو ئارگۆمینتی ئەو بڕهانیان دێنەوە ئاگوستینوس بڕوای بە ئیرادەی ئازاد ئینسانەکان ئەگەر چی پێوا بوو دواجار هەر ئیرادەی خودایە کە زاڵە بەڵام ئیرادەی مرۆڤیش بێتەسیر نیە ئینسانەکان لە ژێر کاریگەرێتی ئیرادەی خۆیاندا کردەوەکانیان دەکەن بە زۆر شێوە ئاگۆستینۆس ویستی وەڵامی ئەو کەسانە بداتەوە یەکێک لە شێوەکان ئەو هەر ئەو وەڵامدانەوەی بوو کە وای لە ئاگۆستینۆسی ڕوودا چەمچی کار بکە وەڵامدانەوەکە ئەو بوو هەنگۆ دەڵێن کردنەوەی خدا ئاگای لە داهاتوو هەیە و خدا دەزانێ ئێمە لە داهاتوودا چ دەکەین و ئێمە ناتوانین کارێکی غیری ئەو کردەوەی بکەین کە لە زانستی خدادا جێژیرە بەڵام گۆ لێرە زەمان دابش دەکەن بۆ خدا زەمان دابش دەکەن بەسی ڕابردوو ئێستا و داهاتوو ئەگوستینوس دەڵێ ئەو دابشکردە هەر لە ئەزموونی مرۆڤدا هەیە بۆ خودا ڕابردوو و داهاتوو لە گۆڕەدا نییە ئەوەی بۆ خودا لە گۆڕەدایە ئێستایشی هەتا هەتاییە یعنی ڕابردوو داهاتوو بۆ خودا هەر ئێستان کەواتە ئەمە ناتوانین ئەو بەڵگەی بۆ زانستی خودا بێنینەوە هەر لێرەوە باسێکی زۆر گرنگ لە مێژووی فەلسەفەدا سەری هەڵدا کە دواتر لە زمانی کانتدا ئەو باسە بە شێوەیەشی زۆر جددی دیسان ژیاوە کانت ئەو پرسیارەی هێنا گۆڕێت کە ئایا زمان موجودیەتێکی عینی هەیە یان موجودیەتێکی زەینی هەیە زمان شتێکی ئابژێکتیوە یا شتێکی سۆبژێکتیوە ئەمە گەر بڵێن زمان موجودیەتێکی عینی هەیە یعنی ئەگەر ئینسان هەبێ یان نەبێ ئێستا و داهاتوو ڕابردوو هەیە تەنانە دەگەر تاقە ئینسانێکیش لەسەر عرز نەبێت ئەمە ئەگەر پێمان وابێ کات بوونێکی عینی نییە بەڵکو بوونێکی زەینی هەیە ئەو دەم دەبێت و ئاکامە بگەین کە ئەوە لە ئەزمموی مرۆڤدایە کە ڕابردوو داهاتوو ئێستا معنا دەدەن لە دەرەوەی ئەزمموی بەشەردا ئەو چەمکانە چەمکێکی مانابەخش نین یەکەم کەس لە تاریخی فەلسەفەدا کە کوتی کات چەند پێشی زەینیە و عینی نییە وەکو بەسراوەتەوە بە ئەزمونی بەشەر ئاگوستینوس دواتر کانتیش هەر ئەو وڵامی داوە کانت کوتی کان شتێکی دیکەشی زیاد کرد نەک هەر کات بەڵکو شوێنێکی زیاد کرد کان کوتی کات و شوێن دوو مەرج یا شەرتی ئەزمونی بەشەری ئەگەر شەرتانە لە گۆڕێدا بوو ئەمە دەتوانین جیهانی دەوروبەری خۆمان بە تاقی بکەینەوە ئەزمون بکەین ئەگە ئەو شەرتانە لە گۆڕێدا نەبن ئەو تاقیکاری و ئەزمونانەش لە گۆڕێدا نابن باسێکی دیکەش کە هەر لەو بارەیدا دێتە گۆڕێ ئەوەیە کە ئاگۆستینۆس دەڵێ مرۆڤ بەهۆی حافزەوە یا بەهۆی زاکیرەوە یا بەهۆی یادەوەریەوە هەر نێوەچی لەسەر دادنێ چەمکی ڕابردوو دادێنێ ئەمە بۆچی چەمکی ڕابردوو لە لامان مانادارە لەبەرەوەی کە حافزەمان هەیە ئەی بۆچی چەمکی داهاتوو لە لای ئێمە مانادارە لەبەر ئەوەی کە خەیاڵمان هەیە بەڵێ بیر لە داهاتوو دەکەینەوە بیر لە پرۆژەکانی داهاتوو دەکەینەوە دەڵێن لە داهاتوودا وا دەکەین یا وا ناکەین پلان دادنێن کەواتە شوناسی ئێمە ئەوە باسێکی دیکە ئەمریکانی دواتر بە شێوەیەکی ورتر کاری لەسەر شوناسی هەر کەسێک بریتێ لە ئێستای لەگەڵ ڕابردووی لەگەڵ داهاتووی ئەمە ڕابردوو داهاتوو چ شتێک سازیان دەکەن حافزەی ئێمە تەخەیولیە ئەگەر لە ئاستێکی تاکە کەسیدا بڵێ ئەگەر لە ئاستێکی نەتەوەی و ملیدا بڵێ ئەوەی کە جێگای حافزە دەگرێتەوە لە ئاستی نەتەوەیدا برێتە لە چی لە مێژوو ئەوەی کە جێگای تەخەیول دەگرێتەوە برێتە لە پلاندانانیشی هەراوی نەتەوەی ئاگۆستینۆس دوو کتێبی یەکجار زۆر گرنگی هەبوو یەکێک لە کتێبەکان نێوی ددان پێداهێنان یا اعترافات ئەو کتێبە یەکێک لە بەنێوبانترین و گرنگترین کتێبەکانی کلاسیکی نەکرد فەلسفەی بۆلاوە بەڵکو کتێبی کلاسیکی ئەدەبیشە وابزانم لەو دوایانەدا ئەو کتێبە وەرگێڕدراوە لە پارتی بە وەرگێڕانیشی زۆر باش یا دکتور مەلیکیان وەری گێڕاوە یا ویراستاری وەرگێڕانەکەی کردو ئەم وەرگێڕان ئاستەکەم نەخوندێتەوە ئەما بە خۆشیەوە ئەو کتێبە بە پارسی وەرگێڕدراوە وەرگێڕانش یەکجار زۆر بەهێزیشی وەک شارەزایانی ئەو بوارەوە کتێبەشی دیکەش هەیە بە نێوی شاری خودا لە ئاڵمان شەهر ئەو کتێبەی ئەگوستینۆسی زۆر لە کتێبەکەی کۆماری ئەفلاتونی نزیک شێوازەکەی ئەو دوورە دیمەنانەی کە نووسەر دەیهەوێت ڕایان بنێ لە کتێبەکەیدا نزیکە لە کتێبەکەی کۆماری ئەفلاتونی بە مردنی ئاگۆستینۆسی فەلسفەی ڕۆژاوا بۆ ماوەیەکی زۆر دوور درێژ تووشی نسکۆیشی بڵێن تووشی ئینحتاتێکی بوو ماوەیش یەکجار زۆر دوور درێژی ڕابردکە فەلسەفەی ڕۆژاوا کەسانی گەورەی وەکو ئادوسینوس و کوردی و ئەوانە بەخۆیەوە نزیکەی هەشسەد ساڵی خایەن تا کەسێکی وەکو ئانسێلمی فیرۆز هاتە مەیدان نزیکەی 900 ساڵی خایەن کە کەسێکی وەکو توماس ئاکیناس سەری هەڵدا هەر هاوکات لەگەڵ کۆچی دوایی ئاگۆستینوسی ئیمپراتۆری ڕۆمیش ڕووخا بەڵام هەر ئەو وەختی کە ئاگۆستینوس لە جیانەڵادا بووە هێزەکانی بەربەر و ژێرمن و ئەوانە لە پشت دەواازەکانی شاری ئاگۆستینوسی منەڵات پاشماوەکانی ئیمپراتۆری ڕۆمیان لەوێ تێگرۆکان ئیدی بەدەستپێکردنی حکوومەتی بەربەرەکانی حکوومەتی ژێرمنەکان دەورەیەکی زۆر دوور و درێژ لە تاریکایی و لە نەزانی دەست پێ دەکات فیلسوفەشی دیکە کە دوای ئاگۆستینۆسی باسی دەکەین ئانسێلمی پیرۆز ئانسێلم لە سەدەی یازدەی زینی لەدایک بوو و لە سەدەی دوازدە کۆچی دوای کردو لە ساڵی 1930 زینی لەدایک بووە و لە ساڵی 1990 زینی کۆچی دوای خەڵکی کانتێربەری بوو ئەرئوسقفی ئەو شارش بوو دوو فیلسوفی زۆر زۆر گەورەی مەسیحی هەن کە ئاسێلم دەکەوێتە نێوان لەباری زمانیەوە دەکەوێتە نێوان ئەو دوو فیلسوفان ئەو دوو فیلسوفە گەورە مەسیحە بریتین لە یەکیان ئاگۆستینوس بووە کە ئێستا بەحسمانی کرد یەکیشیان توماس ئاکویناس بووە کە دواتر بەحسی لێ دەکرد ئانسێلم کەوتووتە نێوان ئەو دووانە، تەقریبەن هەشت سەد ساڵ دوای ئاگوستینوسی بووە و سەدەیەکیش شتێک زیاتر بەر لە توماس ئاکویناسی بوو. نێوبانگی ئانسێلمی بەهۆی ئارگومنت یا بورهانێکە کە لە مێژووی فەلسەفەدا و لە مێژووی تئۆلۆژی یا ئیلاهیاتدا یەکجار زۆر گرینگە بە بورهانی وجودی یا ئارگومنتی بوونناسانە ناسراوە و دواتریش بە وێرژێنی جۆرا زۆر قسەی لەسەر کراوەتە زۆر فیلسوفی دوایی لە دەرەوەی جیهانی مەسیحیەتیشدا لە نێو فیلسوفە مسلمانەکانیشدا ئەو ئارگومنتە زۆر بە جددی قسەی لەسەر کراوە و بە گشتی یەکێک لە ئارگومنتە بەنێوبانگەکانی مێژووی فەرسەفەیە کە هەم بە هاوڕایی هەم بە ناخۆشی زۆر قسەی لەسەر کراوە کەسانیشی زۆر یەک بە زمانیشی ئاساوی یەکیش بە زمانیشی منتقیتر و تەکنیکی تر ئەمن هەوڵ بدەم ئەوە بە زمانیشی ئاسایی بەحسی ئەو بورهانە ئەمە پێکەوە قرارشی قرارشی دەکەین دەڵێن ئەتۆ بیر لە شتێکی بکەوە کە شتێکی گەورەتر و کاملتر لەو شتە نەکرێ بیری لێ بکرێتەوە کامیل بە کوردی دەبێتە تەواوکۆ تەواوکۆ معادلەکە دکتۆر محەمەد کەماڵ بۆ کاملی داناوە کەماڵ دەبێتە تەواوکۆیی کامیل دەبێتە تەواوکۆ وەختێک ئەمە دەڵێین بیر لە شتێکی بکەوە کە نەکرێ بتوانین بیر لە شتێکی گەورەتر لی بکەینەوە لێرەدا مەبەز لە گەورەتر چییە گەورەبوونی گەورەبوون لەباری سایزەوە نییە بەڵکو گەورەبوون لەباری کەیفێتەوە مەبەست لە گەورەبوون لێرە چییە مەبەست کامیل بوونە تەواو کۆبوون ئەم بە تۆ دەڵم بیر لە بوونێک بکەوە کە گەورەتر لەم بوونە نەکرێت بیری لێ بکرێتەوە زۆر چاک ئێستا لێ دەپرسم ئەو بوونێ کە بیرت لێ کردوتەوە هەر لە زەینی تۆدا بوونی هەیە یا لە جیهانی واقعیشدا بوونی هەیە یار ئەو بوونەی کە نەکرێ بوونێکی کاملتر لەو بیری لێ بکرێتەوە ئەوە بریتێ لەچی بریتێ لە خدایدی خدا پێناسەکەی ڕێک ئەوەیە خدا بوونێکە کە نەتوانین بوونێشی لەو کاملتر وێنا تەسەور بکەنوانە ئێستا من لێ دەپرسم ئەو بوونی کە تۆ بیرت لێ کردوتەوە هەر لە زەینی تۆدا هەیە یا لە جیهانی واقعیشدا هەیە ئەتۆ بە دوو شێوە دەتوانانی وەڵام بڵێ نەخێت لە جیهانی واقعیشدا هەیە ئەگەر لە جیهانی واقعیشدا بوو ئەو بورهانەکە تەواو بوو چونکە ئێمە دەمانویست چی ئیسبات بکەین دەمانویست ئیسبات بکەین خدا واتە بوونێک کە نەکرێت بوونیشی لەو گەورەتر ئیسبات بکەین لە جیهانی واقعدا هەیە ئەمە دەمانویست بگەین بۆی ئەگەر بڵێ نەخێر لە جیهانی واقعدا لەوانەیە نەبێ ئەمن هەر لە زەینی خۆمدا وێنام کردووە تەسەورم کردووە لێرەدا ئێمە دەڵێن قەراردادەکەمان تێک چوو ئەمە قەرارەکەمان چ بوو قەرارەکەمان ئەوە بوو کە ئەتۆ بوونێک تەسەور بکەیت لە زەینی خۆتدا کە بوونێکی گەورەتر لەو نەکرێ بیری لێ بکرێتەوە ئەما لێ دەدامە تووشی کێشەیە بوو بۆ بوونێکی گەورە کە هەر لە زەیندا هەیە ئەنگۆ لە بەرچاو بگرن بوونێکی گەورە کە لە زەینیشدا هەیە و لە واقعیشدا هەیە چێ هە گەورەتر و کامەترە ئەو بوونەی کە لە زەینیشدا هەیە و لە واقعیشدا هەیە کەواتە من دەڵم قەرارەکە تێک داوەتو ئەتو قەرار بوو بیر لە بوونێک بکەوە کە دەکرێت بیر لە بوونێکی گەورەتر لەو بکرێتەوە ئێستا تو دەڵێ ئەو بوونێ من بیرم نەکردێتەوە هەر لە زەینی مندا هەیە لە واقعدا نییە ئەمیش دەڵم نا ئەو بوونێکی گەورەتر لەوەش بوونی هەیە ئەو بوونە گەورەتر چییە بوونێکی گەورە کە لە زەینیشدا هەیە لە واقعیشدا هەیە و گەورەتر لەو ناکرێ بیری لە بکەینەوە ئەو بوونە بوونی خوددا ئەوەتە ئێمە ئیسباتمان کرد چی ئیسباتمان کرد خدا بوونی هەیە و لە واقعیشدا بوونی هەیە بە شێوەیەکی تەکنیکی تریش بە شێوەیەکی منتقی تریش ئەمە دەتوانین بەحسی ئەو بورهانە بکەین بۆی کە بتوانین بەحسی ئەو بورهانە بکەین داڕشتنی پێشەکیەک پێویستە پێشەکی گەوەیە کە بڵێن بورهان عادەتەن لە دوو پێشەکی پێکدێ و لە نەتیزەیش بلە پاڵ یەکدانانی ئەو دوو پێشەکیانە ئەمە بەسی دەگەین بە ئەنجامێک بوو جاری وایە پێشەکیەکان گوزارەی شەرتی گوزارەی مەرجدار چکە گوزارەکان دابش دەبن بە دوو شێوە ئەمە گوزارەی حەملیشمان هەیە گوزارەی شەرتیشمان هەیە گوزارەی حەملی سیە و گوزاری شەرتی سیە و پێشەکی ئەم بکەم بکەمەوە دواتر قسمە سەر ئارگومنتەکەی ئانسێن گوزارەی حەملی ئەوەی بڵێن ئەلف بێ شتێک بەسەر شتێکدا حەمل دەکەین ئەلف بێ بڵێن خۆر درەوشاوەیە یا بڵێن هەمژین شیرنە یا بڵێن شیر سپیە یا تەنانە دەگە کردارەکە منفیش بێ هەر دەبێ هەر گزارەی حەملیە کە شتێکمان لەوێدا دیسان حەمل کردو بە شتێکی دیکەدەیە یا حەملەکەمان سەل بڵێن بەفر شیرن نییە دیسان ئەو گزارێشە گزارەیەشی چییە گزارەیەشی حەملیە لە گزارەی حەملیدا بەبێ مەرج ئێمە شتێک بەسەر شتێکدا حەمل دەکەین یعنی بێ بەسەر ئەلفدا حمل کراوە یعنی بێ وە پاڵ ئەلف دراوە یعنی بێ نسبەت دراوە وەلای چی نسبەت دراوە وەلای ئەلف ئێرەدا ئەلف مەوزوعە یا بنەیە بێ چیە بێ مەحمولەیە بارە چونکە بێەکە بار کراوە بەسەر چی بار کراوە بەسەر ئەلف ئەو گزارانە پێیان دەڵێن گزارێ ئەما گزاری شەرتیشمان هەیە جارێ شەرتی گوزارشی مەرزدار بەهێنانەوەی مەرزێکی تایبەتەوە شتێک لە شتێک بار دەکەیت دەڵێن ئەگەر ئەگەری هەیە ئەگەر ئەلف بێ بێ ئەو دەم زینیش داڵە ئەگەر ئەلف بێ بێ ئەو دەم زینیش داڵە ئەوە گوزارێ چی کە دەڵم گوزارەی شێت ئەگەر ژمارەیەک جووت بێ ژمارە ژمارەیەک جووتە ئەوە دەبێتە پی ئەو دەم دەکرێت ئەو ژمارە جووتە بەسەر دوودا بەسەر ژمارەی دوودا دابش بکەین دەکرێت ژمارەکە بەسەر دوودا دابش بکەین دەبێتە سی دەبێتە کیو ئەگەر پیمان هەبێت ژمارەیەک بەڕاستی جووت بێ ئەو دەمی پی حتمما کیوی واجب دەکات ئەگەر ئەگەر ژمارەیەک جووت بێ سیوش حتمما دێ یعنی سێری ژمارەکە حتمما بەسەر دوودا دابشت ئێستا ئەمە لەسەر بناغەی ئەو گزارە شەرتیە دەتوانین دوو هەڵێنجان یا ئیسنتازی منطقی ئەو دوو هەڵێنجانانە چی ئەوە پێشەشی یەکەمە ئەگەر پی ئەو دەم کیو ئەگەر پیمان هەبێ ئەو دەم سمان دەبێ کیومان دەبێت لە پێشەکی دوومدا دەڵم پیمان هەیە ئەو پێشەکی یەکەم ئەو پێشەکی دووم بە چ ئەنجامێک دەگەین پێشەکی یەکەم ئەگەر پیمان هەبێ کیوشمان هەیە پێشەکی دووەم پیمان هەیە ئەنجام چییە لەواتە کیومان هەیە ئەمە لە ئەنجامدا دەگەین بە کیو بەوەی دەڵێن لە منتقدا ئەو استنتاجای ئەو هەڵنجانە بە وەزعی مقدم نێوبانجی دەکردەوە یا مۆدۆس پۆننس وەزی مقدم کیمانییە بە ناقکیو نیشان دەدەین کیمانییە بە ناقکی نیشان دەدەین بەو هەڵێنجانش دەڵێن ڕەفعی تالی هەردووشیان هەڵێنجانی مەنتەبەرن ئەما غێری ئەوانە بێ مەسەبە نیە بۆ نمونە گە بڵێین کی ئەو دەم کیو کیومان هەیە کەواتە پیمان هەیە ئەوە هەڵەکاری یان مغال پێوە غەڵەت ئەو دوانە دروستە کەواتە وەزی مقدمە ئەوەش ڕەفعی تالی ئەوە پێشەکێک ئێستا دەستینە سەر گەڵاڵەکردنی ئارگۆمنتەکەی ئانسێوی بە زمانێکی منتقی لەوانەیە تەنانەت سادەترش سەرەتا شتێک پێناسە دەکەین ئیکس ئیکس چییە ئیکس دەڵێن بوونێک کە نەکرێت بوونێکی گەورەتر لەو بیری لێ بکرێتەوە ئەوە ئیکس آه. ئەما دێرەدا شەرتەکە شەرتێکی تەواو ئەنی شەرتی لازم نیە شەرتی لازم نیە ئیکس بوونێکە ئیکس ئاوا پێناسە دەکەین بوونێک کە نەکرێ بوونێکی گەورەتر لەو بیری لێ بکرێتەوە ئەو بوونی نێویدا لەنێ چی نێویدا دەنێ ئیکس بوونێک کە نەکرێت بوونێکی گەورەتر لەو بیری لێ بکرێتەوە ئێستا دێمە سەر پێشەکی یەکە دۆستان کەمێک بە سرنجەوە جۆر بێن بەو بۆرهان پێشەکی یەکە ئەگەر ئیکس هەر بە تەنیا لە زەیندا بوونی هەبێت ئەو دەم ئیکس ئیکس نییە بۆ ئەمە ئیسمان چۆن پێناسە کرد ئیکس بوونێکە کە نەکرێ بوونی لەو گەورەتر بیری لێ بکرێتەوە ئەگەر ئیکس هەر بە تەنیا لە زەیندا بوونی هەبێ، نیشانەی ئەوەیە کە ئیکسێکی دیکەش هەیە کە لە زەینیشدا بوونی هەیە، لە واقعیشدا بوونی هەیە، کەواتە ئیکس ئیکس نییە، قەرار بۆتوو ئیکسەکەت ئیکسێک بێ کە نەکرێ بوونێکی گەورەتر لەو تەسەوری لێ بکرێت کە لە واقعیشدا هەیە. کەواتە ئەگەر هەر لە زەیندا بێ ئیکس ئیکس نییە. دوستان دقت کەنەوە پێشەکیەکەم ئیکس هەر بە تەنیا لە زەیندا بوونی هەبێ ئەوە پییە جملەی پییە ئەو دەمەکە نیشانەی و علامەتەیە ئیکس ئیکس نییە چییە تیوە کەواتە ئەو گوزارەی بەگشتی دەبێتە چی پی ئەو دەم تیو زۆر چەپ ئەمە پێشەکی دووەمیشمان هەیە پێشەکی دووەم قسەیەشی بەڵگەنەویستە بەڵگەنەویستیانی سیری بەدیلی ئەمە ئەسلێکمان هەیە لە فەلسفەدا پێی دەڵێن ئەسلی ئەم ئەو بوون یا ئەسلی ئین هەمانی ئەسلی ئەم ئەو بوون یا ئەسلی ئین هەمانی دڵە هەر شتێک خۆیەتی ئەلف ئەلف بە ئیکس ئیکسە ئیدی لە فەلسەفەدا ئەسلی لەوەی بەڵگەنەویسترمان نییە هەر شتەی خۆیەتی هەر شتێک خۆی ئیکس ئیکس کەواتە لێرە دەنووسم ئیکس ئیکسە ئەوە پێشەکی دووەمە دۆستان دقت بکەن بزان ئەوە لەو دوو هەڵنجانێک ئەمە ئێستا بەحسمان کرد وەزی مقدم و ڕپرکاری بزان کامیان ئەگەر ئیکس ئیکس نییە کیوبێ لە سەرێدا ئەومان ڕوون کردەوە ئیکس ئیکس نییە چمان لە زیاتیدانە کیو کەواتە ئیکس ئیکسە دەبێتە چی دەبێتە ناکتی و ئەوە دەبێتە ناکتی و ئەوە دەبێتە ناکتی و دۆستان خەستن پێشەکی یەکەم چییە ئەگەر تیمان هەبێ ئەو دەم کیومان هەیە پێشەکی دووەم نات کیومان هەیە نەتیزە چییە نات پیمان هەیە نات پی دەبێتە چی پی ئەوەیە ئیکس هەر بە تەنیا لە زەیندا بوونی هەیە نات پی ئیکس هەر بە تەنیا لە زەیندا بوونی نییە بەڵکو لە واقعیشدا بوونی هەیە ئیکس چ بوو خودا بوو کەواتە ئیسباتمان خودا لە واقعیشدا بوونی کەواتە ناکتی وای لێ ئیکس هەر بە تەنیا لە زەیندا بوونی نییە بەڵکو لە واقعیشدا بوونی ئەوە دەربڕینی ئارگومنتەکەی ی وێناکردنی زەینی یا تەسەورکردنی زەینی بوونێک کە نەکرێت بوونیشی لەو گەورەتر بینی لێ بکرێتەوە مەحاڵە یعنی بوونێکی بێنەهایەت تەسەوری بوونێکی بێنەهایەت مەحاڵە بە زمانێکی زۆر سا ڕەخنەکاری یەکەم نەقد یەکەم ئەو تەسەوری بوونێکی بێنەهایەت مەحاڵە نەقد یەکەم نەقدی دووەمیش کە نەقدیشی جدیتر بوو دوای زۆر کەسی دیکەش دووپاتی کردو ئەو یان ئەگەر ئەو قسەی ئانسێلمی ڕاست بێ ئێمە لە زیاتی خودا دەتوانین هەر چەند کێشی دیکە دابنێین زۆر و بە ئاسانی بوونەکە ئیسبات بکەین لە زیاتی خودا گەون لیۆن ئێمە بیر لە دوورگەیەکی کامل دەکەینەوە دوورگەی دوورگەیانی چی یعنی جەزیر بیر لە دوورگەیەکی کامل دەکەینەوە کە نەکرێت بیرکردنەوە لە دوورگەیەکی کاملتر لەو ئیمکانی هەبێت دڵە هەر بەو بیرکردنەوەی ئەمە سابت دەکەم دوورگەیەکی زۆر کامل بوونی هەبێت دڵە هەر چەند کێشی دیکە لە زیاتی دوورگەشدا بن هەرچی پێت خۆش دڵە لەو بۆهانەی ئەنسێمیدا مەفهومی خدا هەڵگرا مەفهومێکی دیکەی لە زیاتیدا بێت ئەتو بەو شێوەی دەتوانانی ئیسپاتی هەموو شتێکی بکەیت ئەسەن بوونی شوێن بێت ئاسێلم چونکە ئەو دەبی بۆ خۆی زیندوو بوو جوابی هەردوو ڕەخنەی داوە ڕەخنەی یەکەم تی وەختێکە تو دەڵی وێناکردنی کاملترین بوون مەحاڵە ئەتوو بۆ خۆت لەو جملەی خۆت تێدەگەی یا تێناگەی دیارە تێی دەگەی کە دێڵێدی جملەیە کە دەستەواژەی کاملترین بوونی تێدایە دیارە تێی دەگەی وڵا ئەگەر لە جملەیەشی بگەیت کە دەستەواژەی کاملترین بوونی تێدایە لەو ڕستەیە بگەیت کەواتە دەستەواژی کاملترین بوون مانادارە ئەگەر مانادار نەبات لە قسەی خۆش حاڵی نەدوو ڕخنەی تۆ چییە ڕخنە تۆ ئەوەیە دەڵێ دەسەوەرکردنی کاملترین بوون مەحاڵە دڵ ئەو جملەی تو مانادار یا مانادار نی دڵ مانادارە دڵ سوکە مانادارە کەواتە بەشێک لە دەستەواژەکانیشی مانادارن یەکێک لە دەستەواژەکانی چییە کاملترین بوون کەواتە بیرکردنەوە لە شتێکی مانادار مەحاڵ نییە ئەو شتەی توانی بە ئاسانی جواب بدات ئەما لە وەڵامی ڕەخنەکەی دیکەدا هیچ سەمتی دوورگە دەگەڵ سەمتی خدا فەرقێکی نیە فەرقەکەی لە چیدایە دەڵە دوورگە بۆ خۆی لە پێناسەی خۆیدا سەمتی کاملترین بوونی تێدا نییە بەڵام لەی زیاد دەکەیت بڵە بەڵام خدا لە پێناسەی خۆیدا مەفهومی کاملترین بوونی تێدا ئەمە پێیوە زیاد ناکەیت فەرقیان ئەوەیە بەڵا ئەو دوانە جیاوازیان پێکەوە هەیە ئەتو ناتوانانی دوورگە لە زیاتی خدا دابنی یا هەر چەند کەشی دیکە لە زیاتی خدا دابنی بۆ چونکە لە چەمکی دوورگەدا یا لە هەر چەند چەند کێشی دیکەدا مەفهومی کاملترین بوون لە خۆیدا وجودی نییە ئەما لە چەمکی خدا خدادا کاملترین بوون بوونی هەیە یعنی لێرەدا ئانسێرم دەڵێ ئەو ئارگومنتی من ئارگومنتیش پێشینیە من ئەسلەن کاملترین بوونەکە ئەما خدا بۆ خۆی ئەو چەمکەی هەیە ئەمە پێمانەوە زیاد نەکرد دوبارە هەر لێرەوە من کۆتایی بە بەحسی ئاسێل مش دێنم چونکە باسی دومان ساعتیناسی ماوە پێم خۆشە باسی ئاتیناسی حتممە لە دانیشتنیدا تەواو بە باسی توماس ئاتیناسیدا دوبارە دەگەڕێنەوە سەرەوە ئارگومنتی بە کورتی ئەو ئارگومنتی ئاسێل یەکێک لە سەرنجڕاکێشترین پڕمناقشەترین ئارگۆمێنتەکان لە مێژووی فەلسەفە و لە مێژووی ئیلاهیاتدا توماس ئاکویناس لە ساڵی 1225 لەدایک بوو لە ساڵی 1274دا پۆستی جوایی کردو خەڵکی ئیتالیا و ڕدەوڵەمەندێک بووە کە لە ماڵی هەڵاتەوە چووە فەلسەفەی خوێندووە دەڵێن یەکجار زۆر نووسن و زۆر خۆریش بەر لەوەی کە بپەرشێ بەسەر کاری فەلسەفی پەژاوە سەر خواردنی چاک من هیوادارم هەر لە هەموو تێزەکانی فەلسەفی ئەگەر ناتوانین ڕەچاویان بکەین و تێزە فەلسەفی توماس ئاکویناسی حەتمەن ڕەچاو بکەین ئەم لەو تێبینی عەرزی دۆستان بکەم کە توماس ئاکویناس وەختێک سەری هەڵدا کە فەلسەفەی ئیسلامی فەلسەفەی ئبنی ڕۆشت و فەلسەفەی ئبنی سینا و ئەوانە وەرجێڕدرابوو بۆ زمانی لاتین توماس ئاکویناس ئەوانەی بەوردی خوێندبوو و هەر لە ڕێگای ئبنی ڕۆشت و ئبنی سینا و ئەوانەوە توانی بووی ئەرەستوو باش بناسێت. بە وەرگێڕانی بابەتەکانی فیلسوفە موسڵمانەکان، ئەرەستوو جارێکی دیکە لە ئەوروپای ژیاوە. فەلسەفەی تومیستی، فەلسەفەی تومیستی قوتابخانەی فەلسەفی توماس ئاکویناس. فەلسەفەی تومیستی لەژێر کاریگەرێتی قورسی فەلسەفەی ئەرەستوودایە. کەواتە ئەمە باسی ئەومان کرد فەلسەفەی مەسیحی لە سەدەکانی نێوەڕاستدا دوو فیلسوفی زۆر گەورەی بەخۆیەوە بینەوە بینیوە یەکیان ئاگۆستینۆس بووە یەکیشیان توماس ئاکویناس بووە ئاگۆستینۆس فەلسەفەی ئەفلاتونی هێنا نێو بیری مەسیحیەتەوە توماس ئاکویناسیش فەلسەفەی ئەرەستوی هێنا نێو بیری مەسیحیەتەوە بەڵام توماس ئاکویناس بێزگە لە ئەرەستوی بە وردی بەرهەمەکانی فیلسوفە مسلمانەکانیشی بەتایبەت ئیبنی ڕشد و ئیبن سیناشی خوێندبووە توماس ئاکویناس باسی جیاوازیەشی دەکا جیاوازی بوون و تیەتی یا جیاوازی ماهیەت و وجود یەکەم جار ئەو جداوازی دانانە لە سۆنگەی فیلسوفانی مسلمانەوە یەکەم جار وابزانم ئەگەر بە هەڵە دانسون فارابی ئەو جیاوازی دان وجود و ماهیەت دەبێتە بوون و سیەتی ئەوانە فەرقیان پێکەوە فەرقەکەیان سیە بۆ نمونە منداڵێک دێ لە ئێمە دەپرسێ ئەسپی شاخدار چیە ئێمە وەسفی ئەسپی شاخداری بکەین دەڵێن ئەسپی شاخدار ئەسپێکی یەکجار زۆر جوانە ڕەنگەکەی عادەتەن سپیە شاخێکی زۆر درێژ و خوارە و پێچەی لەسەر تەوێڵی شین بووە دوێریمان دەپرسێ ئەو ئەسبە بوونی هەیە دەڵێن نابوونی نییە ئەو وەسفەی یەکەم زارکردمان پەیوەندی بە چیەوە هەبوو پەیوەندی بە چیەتی ئەسپەکەیەوە هەبوو پەیوەندی بە بوونەوە نەبوو ئەو ئەسبە ئەو بوونەوەرە لەوانەیە بوونی هەبی لەوانەیە بوونی نەبی یا زۆر شتی دیکە بۆ نمونە شێوی زێر شێوێک کە هەموو بەشەکانی لە زێر شێوێکە درێژایی ئەوەندەیە قورسایی ئەوەندەیە لە فڵانە شوێنە هەڵکەوتووە سەرجەم تەنەکەشی زرمەکەی لەسی پێکاتۆ لە زەر پێکاتۆ ئەما خۆ بوونی نیە ئەمە دەزانین هەر چی تەسەور دەکەین ئەمە لە زەینماندا چیەتیەکەی تەسەور دەکەین ئەما بوونەکەی ڕاستی بوونی نییە کەواتە لێرەدا چیەتی و بوون یا ماهیەت و وجود لێک هەڵاواردە دەکرێت لێک هەڵاواردنی چیەتی و بوون بوو بەهۆی ناکۆشی جدی توماس ئاکویناسی دەگەڵ ئاسلمی ڕەخنەیەشی کە توماس ئاکویناس ئاراستەی ئارگۆمنتی دینناسانەی ئێنست ئانسێلمی کرد ئەوە بوو پێوەی ئانسێلم خەریکە دەیخاتە ڕوو ئەوە ماهیەتی خوددایە ماهیەتی خوددا هەرگیز بوونی خوددا ئیسبات ناکە کەسی بە بڕوای من ئەو ڕەخنەی توماس ئاکیناسی لەوانەیە لە جێی خۆیدا نەبێ بۆ چونکە لەو جێیدا کە ئانسێلم بەحسی ئەوەی دەکات کە بوونەکە لە وجودی زەینیەوە دەردەکەوێت و دەبێتە بوونی واقعیدی لەوێ هەر بە تەنیا بەحسی ماهیت ناکە بەڵکو بەحسی بوونیش دەکات پێی دەڵێن دواتر ئەو کەسێک کە توانی بەڕاستی ئەو ئارگومنتی ئانسێلمی ڕەت کاتەوە کانت بوو هەتا زمانی کانت کەس نەیتوانی و ڕەخنەی جدی لێ بوو ئەو کەسانی کە ڕەخنەیانی گرتو ڕەخنەکانیان لە جێی خۆیدا نەبوو ئەگەر بڕێنەوە سەر گوزاری حەملی تمان ئەلف بێە لەوێدا وەختێک دەڵێن دار بوونی هەیە بەرد بوونی هەیە ئاسمان بوونی هەیە مرۆڤ بوونی هەیە لەوێدا چیەتیەکان لە جێگای مۆزۆدا دەنیشن یا لە جێگای بنەدا دادەنیشن شاهیەکان بڕوایان بە ڕەسەنایەتی بوون هەبوو دوای ئیشراقیەکان کە شوێنکەوتەی شێخ شەهابەدینی سوورەبەردی بوون بڕوایان بە ڕەسەنایەتی سیەتی بوو دواتر مەلا سەدرا هات لەسەر ڕاوە ڕەسەنایەتی وجودی ژیان دەو هەندێک بەڵگەی تازەی بوو گەڵاڵە کرد بە گشتی ئەوانەی کە شوێنکەوتی ئەفلاتون بوون زیاتر بەلای ڕەسەنایەتی ماهیەتەوە دەشکانەوە ئەوانەی کە شوێنکەوتەی ئەرستوو بوون زیاتر بەلای ڕەسەنایەتی یا یەکەمایەتی بوونەوە دشتانەوە مەشایەکانی لە فەلسفە ئیسلامیدا کتمە شوێنکەوتەی ئەرستوو بوون شێخی شاغ یا شێخ شابەدینی سوورە بەردیش شوێنکەوتەی چێ بوو لەباری فەلسفیەوە لە هێندێک بارەوە شوێنکەوتەی ئەفلاتون توماس ئاکویناس کە ئارگۆمنتەکەی ئەنسێلمی ڕەتکردەوە بۆ خۆی پێنج بورهانی دیکەی هێناوە بۆ سەسپاندنی بوونی خوددا بورهان یا ئارگۆمێنتی گەردوون ناسانە یا کەیهان ناسانە یا کازمۆلۆژیکەڵ سێ بورهانی ئۆنتۆلۆژیکال یا بوون ناسانە بورهانەکەی ئانسێلمی بورهانی بوون ناسانە ئێستا جیاوازیان چی ئێستا باس لە بورهانی غایب ناسانەدا بوونی خوددا چۆن ئیسپات دەکرێت بە جۆرەی ئەو مەبەست و ئامانجانەی کە هەستی بوون لە گشتایەتی خۆیدا هەیەتیوە بۆ ئەو مەبەستە و ئامانجە بۆ لای ئەو مەبەست و ئامانجە دەست بوونێ کە بەگشتی بۆ لای مەبەستێک دەچێت دیارە کەسێک ئەو مەبەست و ئامانجەی داهێنا بوونێ کە بەگشتی مەبەستی هەیە دیارە خاوەن مەبەستەکەش هەر لە گۆڕێدا ئەو بورهانە چی کە دەڵم بورهانی غایب ناسانە یعنی داکۆشی لەسەر چی دەکات داکۆشی لەسەر غایەتەکە دەکات ئەو ئامان ئامانج مەبەست لە دوای لە پێشێ نییە ئەو بورهانی غایەت ناسان بورهانی بورهانی گردون ناسانەیە بورهانی گردون ناسانە بریتێ لەوەی کە ئەمە سەرنج بدەینە تایبەتمەندیشی زۆر بەرچاوی خودی گردون خودی کەیهان لە گشتایەتی خۆیدا و یەکێک لەو تایبەتمەندیانە بەردەستە بکەینەوە دوایە بەهۆی هەندێک پێشەشی دیکەوە وەکو مەحاڵبوونی دەوریا تەسەلسول لە ئەنجامدا بگەین بەسی بگەین بەبوونی خوددا کەواتە لێڕا لەسی لەسیەوە دەست دەکەین لە تایبەتمەندیشی خودی جیهان لە تایبەتمەندیشی خودی گردوون ئەوانە هەموو پاشنین ئەمە بورهانی بوون ناسانە نەوەکو بورهانی غایەتناسانە لە غایەتەکان و مەبەستەکان و ئامانجەکانەوە دەست پێ دەکات بۆ ئیسپاتی بوونی خودا نە لە تایبەتمەندیە بەرچاوەکانی گردوونەوە دەست پێ دەکات لە چیەوە دەست پێ دەکات لە خودی پێناسەی خداوە دەست پێ دەکات بە شێوەی پێشینی ئەرۆکو ئانسێر لە ئیکسەوە دەستی پێ کرد لە بیرتانە ئیکس بوو بوونێک کە نەکرێت بوونیشی لەو کامیتر بیری لێ بکرێتەوە ئەو پێناسەیە پێناسی چ بوو پێناسی خدا بوو بورهانی بوونناسانە بە شێوەی پێشینی لە خودی پێناسەی خودداوە دەست دەکات نە لە ئامانج و مەبەستەکانەوە دەست پێ دەکات نە لە تایبەتمەندی جیهانەوە دەست پێ دەکات لە خودی پێناسەی خودداوە دەست پێ یەکێک لەو پێنج بورهانەی کە توماس ئاکیناس گەڵاڵی کرد بورهانی ئیمکان وجوبی پێدەوە یەکەم جار فارابی دایهێنا ئەم زۆر بە کورتی دەڵێن بورهانی ئیمکان وجوب ئەوەیە ئەمە ساوش شتەکانی هۆکردەکان هۆیەکیان چاو لە هۆیەکان دەکەن هۆیەکان لە دوو حاڵەت بەدەر نین هۆیەکان یا واجبن یا ممکنن ئەگە واجب بن ئەو بڕهانەکان لێرەدا کۆتای کرا بۆ چونکە بە دەماوی سی سابت بکەین بوونی واجب سابت بکەین بوونی واجب وجود کە هەمان خدا ئەگە ممکن بن دیسان دیارە معلول ممکنەکان دووبارە هۆی دیکەیان هەیە ئەوجار دەچین چاو لەو هۆیانە دەکەین هۆی هۆیەکان ئەوانیش یا واجبن یا ممکنن ئەگە واجب بوو دیسان ئەرگومنتەکە کۆتایی پێدەین ئەگەر ممکن بوو هەر ئاوا پێشەشی دوومی ئەو بورهانە ئەوەیە کە تەسەلسولیش مەحاڵە یعنی هەتا هەتای ئەمە ناتوانین بڵێین ئەو هۆی هۆیشی دیکەیە هۆی دووەم هۆیشی سێمی هەیە هۆی سێم هۆی چوارەمی هەیە بوو ئەگەر وابە قەت هیچ شتێک بە وجود نەدەهات ئەوەی کە شتەکان بە وجود هاتوون لە دیارە دیارە ئەمە لە جێگایشی گەیشتونێ گەیشتونێ کە شتێکی کە هۆیە بەڵام بۆ خۆی معلول نییە ئەوە پێی دەڵین واجب یا واجب ئەو بڕهانە لە سێوە دەستی پێکرد لە شتەکانی دەوروبەری خۆمانەوە کەواتە لە بوونی خوددا را دەستی پێ لە پێناسی خوددا را دەستی پێ نەکردو لە شتەکانی دەوروبەری خۆمانەوە دەستی پێکردو کەواتە ئەو بورهانە ئێستا دوشانم دۆستان بن بورهانی بوون ناسانەیە یا بورهانی گردون ناسانەیە بورهانی گردون ناسان هەندێک بابەتی دیکە ماوە لە باری توناساقی جنسیدا من زۆر بە خێرایی بەحسیان دەکەم یەکیان بەحسی سونەتی وەڵامدانەوە بە پرسی بابەتە پشتەکانە یەکیش بەحسی سونەتی نێوان پەیوەندی سونەتی پەیوەندی نێوان ئیمان و ئاوەز ئایا ئیمان و ئاوەز پێکەوە کۆ دەبنەوە من بەحسەکەی ئەوەڵ دەقرتێن چونکە بەڕاستی کات نەماوە دێمە سەر بەحسەکەی دی چۆنێتی پەیوەندی نێوان دین و فەلسەفە یا چۆنێتی پەیوەندی نێوان ئیمان و ئاوەز هەڵبەت هەموو باسانە کە کوتمان لە ڕوانگەی چێەوە ڕوانگەی توما ساکویناس توما ساکویناس دەڵە دیارە فەلسەفەش بوونی هەیە دینیش بوونی هەیە دەڵێ ئەمە بەڵام دوجار دەتوانین بڵێن پەیوەندی نێوان ئەو دوانە پەیوەندیەکە لە سەشنی ئەموم و خصوصی میوەزە نیاوە ئەوە ئەگەر بازنەی فەلسەفە بێ ئەوەش ئەگەر بازنەی دین بێ یا ئیلاهیات یا تئۆلۆژی هەر ئەڵە هەرێمەکەیە لەو هەرێمەدا پرسیارەکان هەر بە شێوی فەلسەفی وڵامیان پێ دەدرێت بە شێوی غێری فەلسەفی ناکری وڵامیان پێ هەرێمەکیش هەیە لەو هەرێمەدا پرسیارەکان بە شێوەی تئۆلۆژیک یا بە شێوەی دینی وەڵامیان دەدرێتەوە بەڵام هەرێمەشی هاوبەشیش هەیە لەو هەرێمەدا هەم دین دەتوانێت قسە بکات ئەم فەلسەفە دەتوانێت قسە بکات ئەو هەرێمە هەرێمی پێکەوە کۆبوونەوەی دین و فەلسەفە دەڵێ ئێرە ئەو هەرێمەی کە هەر بە تەنیا دین دەتوانێت قسەی لێ بکات هەرێمی ئیلاهیاتی وحیانە تئۆلۆژی وحیانی لێرەدا حقیقەتەکان هەر بەهۆی وحی واشترا دەبن هیچ شێوەیەشی دیکە ناکراشتە بەڵام ئێرە هەرێمی تئۆلۆژی سروشتیە ئیلاهیاتی تەبیعی ئیلاهیاتی تەبیعی ئیلاهیاتێک کە دەکرێت بەبێ دەستە و داوێنبوونی دینیش ئەمە دەتوانین گەڵاڵێک بۆ نمونە توماس ئاکویناس دەڵێت دەڵێ بۆ چەسپاندنی بوونی خودای یا ئیسپاتی بوونی خودای ئەمە دەتوانین استفادە لە تێۆلۆژی دەبێ یا سروشت ئەمە ئەگەر لە دەیتا وەحیانیەکانیش کەڵە گۆر نەگرین دەتوانین بوونی خودای ئیسپات ئەوی کە گرۆ بڕهانانی کە بۆ خۆێناوێمە ئاسمان بڕهانی وجوو بەڵام دەڵێ هەندێک پرسەن وەکو هەبوونی ڕۆژی حەسڵان یا ڕۆژی قیامەت دەڵێ ئەوە بە ئیلاهیاتی تەبیعی ئیسبات ناکرێت ئەمە دەبێت دەستەوداوێنی چبی دەستەوداوێنی ئیلاهیاتی وەحیانی وات دەڵێ لەو هەرێمەدا ئەمە شتانی ئاشتساز سەیری ناکە هەندێک شتە بە ئەمە هەر لە دین وڵامی وەرگرینەوە لە سۆنگەی وەحیەوە وڵامی وەرگین هەندێک شتیشی قەیدی ناکە بە هەر لە فەلسەفە وەڵامی وەربگرینەوە ئەو شتانی کە فەلسەفی ئەمە حواڵی نەکەین بدین ئەو شتانی کە دینیشی حواڵی نەکەین بە فەلسەفی ئەمە هەرێمەشی هاوبەشی شەیە کە دەکرێ هەردوو ئەم ئاوەز و هەم ئیمان لەو هەرێمەدا جواب بێت ئێستان ماندوو نەمنەوە گەر پرسیارێک یا تێبینیە کە دوستان ماندوو نەبنەوە